یەکێتی نابینانی کوردستان مەڵبەندی گشتی سلێمانی شەقامی کانێسکان نزیک مزگەوتی قامیشان ژمارەی تەلەفۆن سیویەک 24 بەرواری چواردەی یانزەی 2006 پەرتوکخانەی دەریای دەنگی ناوی پەرتووک چەمکە سەرەکیەکانی کۆمەڵناسی لە نووسینی ماکس ویبەر وەرگێڕانی لە فارسییەوە عوسمانی ڕەحیمی بەرگ و هونەرکاری ناوە ئاگری باڵەکی سەرپەرشتی چاپ دەزگای وەرگێڕان ژمارەی سپاردن 1934 تیراژ هزار دانە چاپخانە چاپخانەی وەزارەتی پەروەەردە هەولێر لە خوێندنەوەی جیهاد و ئامادەکردنی ئاوات پێڕست پێشەکی وەرگێڕی ئینگلیزی لاپەڕەنۆ بیرهێنانەوە سەرتاییەکان بیست دوو سەبارەت بە چەمکی کۆمەڵناسی و مانای هەڵسوکەوتی کۆمەڵایەتی سی چوار شێوە تایبەتەکانی هەڵسوکەوتی کۆمەڵایەتی حەفتا و چوار. چەمکی پەیوەندی کۆمەڵایەتی هەشتا. جۆرەکانی هەڵسوکەوتی کۆمەڵایەتی با و داب هەشتا و شەش. چەمکی دەسەڵاتدارێتی ڕەوا نەوەت و یەک. جۆرەکانی دەسەڵاتدارێتی ڕەوا پەیمان ماف نەوەت و حەوت. ئاعتیباری دەسەڵاتدارێتی ڕەوا نەریت بڕوا ماف سە چوار. چەمکی خەبات سە نۆ. پرۆسەی بەکۆمەڵی و بە کۆمەڵگەیی بوونی پەیوەندیەکان سەد و شانزە. پێوەندی کۆمەڵایەتی کراوە و داخراو سەد و بیست و دوو. یا سەد و بیست و سێ. شرۆڤەکردنی هەڵسوکەوتی کۆمەڵایەتی نوێنەرایەتی سەد و سی و یەک. چەمکی گروپی پیشەیی و جۆرەکانی سەد و سی و شەش جۆرەکانی دەسەڵاتدارێتی لە گروپی پیشەییدا سەد و چل و دوو ناوەڕۆکی دەسەڵاتدارێتی ئیداری و ڕێخستن لە گروپە پیشەییەکاندا سەد و چل و پێنج چیەتی ڕێکخرا و ڕێکخراوی پیشەیی کۆبوونەوەی خۆخوازانە و زۆرە ملێ سەد و چل و حەوت چەمکی هێز و دەسەڵات سەد و پەنجا جۆری گروپی پیشەیی سیاسی بۆ ئاینی ببورن، جۆری گرووپی پیشەیی سیاسی و ئایینی سەد و پەنجا و سێ، فەرهەنگۆک سەد و شەست و دوو. ئاماژە ئەم کتێبە بەشێکە لە کۆمەڵی گەورەی ئابووری و کۆمەڵگەی بەرهەمی ماکس ڤێبەر، کە سەرەڕای گرنگیەکەی، بە جیاواز لە لایەن، ئێچ. پی. سێچێر، وەرگێڕراوەتە سەر زمانی ئینگلیزی و وەرگێڕاوی فارسیەکەشی لە ڕووی ئەم نموونەوە ئەنجام دراوە. تالکۆت پارسۆنزس و ئەی. ئێم. هیندێرسۆنیش بەر لە سێچیر بەرگی یەکەمی کۆمەڵی ئابووری و کۆمەڵگەیان لە ژێر ناوی تیۆری ڕێکخراوی کۆمەڵایەتی و ئابووری وەرگێڕراوەتە سەر زمانی ئینگلیزی. ئەم کتێبە بچووکە بەڵام قووڵ و دژوارە، بەشە سەرەتاییەکەیەتی و لە ڕاستیدا بە کلیلی تێگەیشتن و سەرەتایەک بۆ هەموو بەرهەمەکانی ڤیبەر دەژمێررێ. وەرگێڕی فارسی. پێشەکی وەرگێڕی ئینگلیزی ماکس ویبەر لە 21 ئەپریلی 1964 لە ئێرفۆرت هەڵکەوتووە و لە ویلایەتی تۆرینگیا کە ئەمڕۆ سەر بە ئەڵمانیای ڕۆژهڵاتە لەدایک بووە ئەو گەورەترین کوڕی بنەماڵەیەکی بەناوبانگی ئاڵمانی بوو کە بایەخ و ڕێزێکی زۆریان بۆ فێرکردن و بارهێنان و کەلتور و شارستانیەت دادەنا ماکس هەر لە یەکەم ڕۆژەکانی لەدایکبوونیەوە لەنێو کتێبی بەنرخدا گەورە بوو، کاتێک گەیشتە تەمەنی چواردە ساڵی دەیتوانی بەرهەمەکانی، هۆمێر، ڤێرجیل، و، لیڤی، بە زمانی سەرەکی و بە ڕەوانی بخوێنێتەوە. کاتێک خوێندنی دواناوەندی تەواو کرد، کۆی چل بەرگەکەی بەرهەمەکانی گۆتە، چاپی وایماری، خوێندبووەوە و بە زمانی ئینگلیزی گوتەکانی شکسپێری، شکسپیری، دەهێنایەوە. هەروەها توانای ڕەخنەگرتنی خۆی لەسەر بەرهەمەکانی سپینۆزا شۆپینهاوەر و کانت تاقی کردبوو ویبەر لە کۆلێژی یاسای زانکۆی هایدلبێرگ خوێندنی جددی خۆی دەست پێکرد بەڵام حەز و سەلیقەی ناوبرای و بۆ لای ئابووری و فەلسەفە ڕاکێشا و بە ڕێکوپێکی بەشداری لە پۆلەکانی خوێندنی ئەم دوو بەشەدا کرد ڕۆژانی خوێندنی ڤیبەر سەرەڕای مەیلی نائاسایی و سەرسووڕهێنەری بۆ فێربوون، بە هیچ چەشنێک سیمایەکی کۆک و گونجاو لە حەزێکی لەڕادەبەدەر و هەردەم ڕوو لە زیادبوون بۆ خوێندنەوەی کتێب ناداتە دەست. ماکس نەیدەتوانی لە نێوان گۆشەگیری زانایانە و پێڕاگەیشتن بە ژیانی ڕۆژانەدا یەکیان هەڵبژێرێ و لەوانەیە لەبەر ئەوە بووبێ کە بۆ زاڵبوون بەسەر مەیلی تەریکخوازی خۆی چووبێتە ناو یەکێک لە ئەنجوومەکانی دووئێڵ و هەر زوو بە زوو شێوازی ژیانی توندوتیژ و بۆچوونی نەتەوەپەرستی ڕووکەشیانەی ئەوانی وەرگرت. جارێک کە چووبووە سەردانی بنەماڵەکەی خویەکی ئاژەڵیانەی ناشرینی لە خۆی نیشاندا و ئەمە بۆ دایکی بەس بوو تا بە جۆرێک لی تووڕەبێ کە بەزلێکی بەهێزی بە مانای ئەدەب و ئاکاری جوانی وە بیر بێنێتەوە ئەم قۆناغی ژیانی و ڕووداوەکەی سەرەوە کاریگەریەکی قوڵی کردەسەری و لەم ڕۆوە گرنگە کە گرفتی لە مێژینەی نیشان دەدات لە هەڵبژاردنی دوو شێوە ژیاندا. هەر کات نەترسانە و زیاتر لە ڕاددەی پێویست لە چوارچێوەی چالاکییە زانستییەکانی دوور دەکەوتەوە تا خەریکی کاروباری سیاسی بێ، هەمیشە لە کۆتایی کارەکەدا گورزێکی نادیاری بەردەکەوت و دەیگێڕایەوە سەر دۆخی جارانی خۆی. لە ساڵی 1970 خۆبەخشانە چووە خزمەتی سەربازی کە تێیدا کەسانی دەرچووی زانکۆ پلەی ئەفسەری یەدەکیان پێدەبخشرا وێبەر سەرڕای بێزاری لە خزمەتی سەربازی هیچ کات سربزێوی نەکرد وەکو چۆن چێژی لە بەرنمەکانی دۆی لەوەرگرت بەم جۆرەش لەگەڵ مەشقە دژوارەکانی سەربازیدا ڕاهاتبوو ویبەر دوای تەواوکردنی خزمەتی سەربازی نەگەڕایەوە بۆ هایدلبێرگ، بەڵکو لە زانکۆی بەرلین درێژەی بە خوێندندا. لەم شارەدا کەوتە بەر کاریگەری گنایست و گیرکێ و لە یەکەمیان مەیلی دەستگای پەرلەمانی ئینگلتەرا فێر بوو لە دووەمیشیان مێژووی مافناسی ئەڵمانیا و ڕۆڵی ئەنجومەنەکانی بەدەستێنا. بەڵام بەڵام ببورن بەڵام سەرەڕای هەموو ئەمانە بە هەستێکی ئاڵۆز و تێکەڵا و سەرنجیشی دەدایە نەتەوەخوازی کاڵ و دژە تۆرمی ترایشیکە یا دژە نۆرمی ترایشکە ویبەر دوای مانەوەیەکی کەم لە کوتینگن لە ساڵی 1970 دا گەڕایەوە بۆ بەرلین و لەوێ بەشداری لە تاقیکردنەوەکانی مافناسیدا کرد و بە نابەدڵی کارێکی لە دادگای تاوانەکانی بەرلین وەرگرت لەبەرەوەی ئەم کارە جاڕس و وەڕزی دەکرد لە ژێر چاودێریی پرۆفیسۆر مومسێن درێژەی بە خوێندنەکەی دا و نامەی دکتۆراکەی لە ژێر ناوی لێکۆڵینەوەیەک سەبارەت بە مێژووی ڕێکخراوە بازرگانییەکانی سەدەکانی ناوەڕاست پێشکەش کرد و لەوێدا توانای خۆی لە بەکارهێنانی چەمکی مافناسی و بنەما ئابووریەکان و خستنەڕووی بەڵگە مێژوویەکان پیشاندا پرۆفیسۆر مۆمسێن لە کاتی تاقیکردنەوەی زارەکی ڤێبەر ڕێزێکی زۆری لێگرت و پێشبینی ئەوەی کرد کە دەبێتە زانایەکی پایەبەرز بەڵام ڤیبەر هێشتاش دڵنیا نەبوو کە پیشەی زانکۆیی بتوانێت سەرنجی بۆ لای خۆی بە تەواوی ڕاکێشێ جی پێ مایر لە لێکۆڵینەوەکەیدا بە ناوی ماکس ویبەر و سیاسەتی ئاڵمانیادا سەبارەت بەم پرسە ئاوای نووسی ململانەیەکی قوڵ ناخودەرونی ویبەری کرد بۆ مەدانی ڕمبازێتی خۆی ئەو نەی دەزانی ڕووکاتە لای چالاکی کردەوەیی یان ئەوەی کە لە بواری زانستی و وانەگوتنەوە لە زانکۆدا شوێن ئامانجێکی بەرز بکەوێ و لە ڕاستیشدا تەنیا دەستکەوتێکی درەوشاوە و بەرچاو دەیتوانی ئەو ڕازی بکا. بە دەربڕینێکی دیکە ئەم ململانەیە لە لای ماکس ویبەر گرنگیەکی ڕیشەی هەبوو ئیتر ویبەر ژیانی تەریک و ڕاهێنانەی نەبوو بە بۆچوونی ئەو کاری هزری لە پرۆسەی کردەییدا واتای هەبوو، ڕەنگە هەر ئەمە بووبێتە هۆی ئەوەی دواتر لە باتی ئەندێشەی میتافیزیکیانە زۆرتر خوو بداتە میتۆدۆلۆژیای زانستی. ڤیبەر کە ئێستاش لە نێوان هەڵبژاردنی چالاکی کردەی ڕۆژانە و شوێنکەوتنی پیشەیی وانەگوتنەوە و لێکۆڵینەوەی زانستی سەرگەردانە بۆ وەدەستهێنانی پلەی شیاوی مامۆستایەتی مافناسی لە زانکۆی بەرلین لێکۆڵینەوەیەکی تایبەتی ئامادە کرد. ئەم هەوڵە کە وەک دووهەمین بەرهەمی سەرەکی ئەو وایە بە شێوەی لێکۆڵینەوەی مێژووی پەیوەندیەکانی زەوی و زار لە ڕۆمدا پێشکەش کرا. بەڵام لە ڕاستیدا شیکردنەوەیەکی قووڵی ئاڵوگۆڕە کۆمەڵایەتی سیاسی و ئابووریەکانی کۆمەڵگای ڕۆم بوو کە لە 1991 دا بڵاو کرایەوە ویبەر لە لومەرجێکدا کە لەسەرم لێکۆڵینەوەیە خەریکی کارکردن بوو خۆی بۆ بەڕێوەبردنی ئەرکی مامۆستایەتی لە زانکۆی بەرلین ساس دەکرد چوە ناو کۆمەڵی سیاسی کۆمەڵایەتی کە ئامانجەکەی باشترکردنی هەلومەرجی کار و ڕێخستنی چالاکیە بانکی و بازرگانیەکان بوو. بە گشتی دەویست لە چارەسەرکردنی کێشە کۆمەڵایەتەکاندا دەستی دەوڵەت ئاوەڵاتر بکرێ ئەندامانی ئەم کۆمەڵە کە وەک یەکەمین نمونەی ئاڵمانی کۆمەڵەی فابیانی بەریتانیا دەژمێرێ بە سۆسیالستە زانکۆیەکان ناوبانگیان دەرکرد پەیوەستبوونی ڤیبەر بەم کۆمەڵەیەوە خواستی ئەوی بۆ پێکەوە بەستنی لێکۆڵینەوەی تیۆری و کردەی کردەیی دەهێنایە دی و لە ڕێگەی ئەم چالاکیانەوە بە تەواوی پرسە سیاسی و کۆمەڵایەتەکانی سەردەمی خۆی ناسی لە 1992 دا ڤیبەر لەگەڵ ماریان شینیدگەر پەیمانی هاوسەری بەست و بە شێوەیەکی فەرمی لە زانکۆی بەرلین دەستی بەوانەگوتنەوە کرد دوو ساڵ دواتر پلەی مامۆستایەتی تەواوی لە زانکۆی فرایبۆرگ پێ بەخشرا لە 1995 ویبەر لەم زانکۆیەدا یەکەم وتاری خۆی سەبارەت بە دەوڵەتی نەتەوەیی و سیاسەتی ئاڵمان پێشکەش کرد کە لە بنەڕەتدا ڕنگدانەوەی بەشێکی گەورە لە بۆچوونی سیاسی داهاتووی ئەو بوو ناوەڕۆکی سەرەکی وتارەکەی کە بۆ ئەو سەردەمەش دەگونجێ ئەم پرسیارە بوو کە ئایا بۆرژوازی ئاڵمان لە بارەی سیاسییەوە بەو ڕادەیە پێگەیشتووە کە بتوانێ ڕێبەری سیاسی نەتەوە بە دەستەوە بگرێ؟ هەرچەندە وەڵامی ڤیبەر بۆ ئەم پرسیارە نەرێ بوو، بەڵام گومانی لەوەدا نەبوو کە بۆ قەرەبووی ئەم کەمایەسییە ئێستاش بۆ بارهێنانی بۆ بارهێنانی سیاسی درەنگ نەبووە. بەم حاڵەش گوێگرانی خۆی هۆشیار دەکردەوە کە ڕاسپاردەیەکی قورس لەسەر شانی هەمووانە و ئەرکی پڕبایەخی ئەڵمانیەکانە کارکام لە چوارچێوەی شوێنی سنوورداری خۆی تاو بداتە بارهێنانی سیاسی نەتەوە و ڕایگەیان کە ئامانجی زانستی سیاسی دەبێ فێرکردن و بارهێنانی سیاسەت بێ زۆری نەخایاند کە ویبەر وەک مامۆستای ئابووری لە زانکۆی هایدلبێرگ دەستی بەکار کرد و لەوێ یەکێک لە پڕبەرهەمترین و خۆشترین ساڵەکانی کاری هزری خۆی تێپەڕاند بەڵام هەر لەو ساڵەدا تووشی نەخۆشیەکی توندی تیزۆیی بوو کە کاری لە هەموو چالاکییەکانی کرد. دواتر هاوسەری ڤیبەر کە نووسەری ژیاننامەکەشیەتی لە بەرهەمەکەیدا بە ناوی ژیانی ماکس ڤیبەر وەبیری دێنێتەوە کە لە ڕۆژانی نەخۆشییەکەیدا ڤیبەر چەندین کاژمێر بە بێدەنگی لە پەنا پەنجەرە دادەنیشت و چاوی لە ئاسمان دەبڕی. چاک بوونەوەکەی چوار ساڵی خایاند و لەم ماوەیەدا نە کتێبێکی کردەوە و نە دێڕێکی نووسی. ویبەر لە هەزار و نۆ سەد و سێ دا جارێکی دیکە دەستی دایەوە چالاکی لێکۆڵینەوە و خوێندنەوەیەکی بەردەوام و دوورودرێژی بۆ ڕوونکردنەوەی سیستەمە زانستە کۆمەڵایەتییەکان دەستی پێ کرد و سەرەڕای ئەمە وەک سەرنووسەری گۆڤاری ئەرشیوی زانستە کۆمەڵایەتیەکان و سیاسەتی کۆمەڵایەتی دیاری کرا کە تا کاتی بە دەسەڵات گەیشتنی هیتلەر وەک پێشڕەوترین گۆڤاری زانستە کۆمەڵایەتیەکانی ئەڵمانیا لە قەڵەم درا. ڤیبەر لە هەزار و نۆ سەد و چوار دا بۆ بەشداری لە کۆنگرەیەکی زانستی جیهانیدا کە لە سێنت لویس بەڕێوەچوو بۆ یەکەمین جار سەردانی ئەمریکای کرد. و لەوێ بیری کردەوە کە لە مانای سەدەی بیستەم گەیشتووە، واتە پێکهاتنی کۆمەڵانی خەڵک و پێویستی پێکهاتەگەلێکی بەربڵاوی بەڕێوبەری بۆ حوکمکردن بەسەریاندا. هەر لەو ساڵەدا کتێبی ئەخلاقی پرۆتستانی و ڕۆحی سەرمایەداری بڵاوکردەوە. ویبەر لە مەرهەمەدا سەرچاوەی سەرمایەداری شی کردەوە هەتاوەکو لەم قۆناغەدا ناوەڕۆکی سەرمایەداری بە تەواوەتی تێبگا پێشبینی ئەو ڕۆژەی دەکرد کە بێپاساوی ئاینی یاخود ئاکاری سامان کۆبکرێتەوە لەوە دەترسا کە کۆکردنەوەی سامان لە ئەمریکادا بێتە وەرزشێکی ڕوت و ڕەنگە تووشی ئەو دۆخە بێ کە خۆی ناوی لێنابوو کۆنەپەرستی میکانیکی هەرچەند زانکۆی هایدلبێرگ دوای چاکبوونەوەی ڤیبەر ئەوی لەسەر کارەکەی خۆی هێشتەوە بەڵام ڤیبەر چی دیکە توانای وانەگوتنەوەی نەبوو لە 1970دا پشت ئەستور بە میراتێکی بەرچاو کە بۆی مابەوە دەستی لە کارکێشایەوە و هەروەک لێکۆڵەرێکی هەروەک لێکۆڵەرێکی نائاکادیمی درێژەی بە لێکۆڵینەوەکانی خۆیدا دوایین ساڵەکانی تەمەنی ناوبراو بە خوێندنەوە سەبارەت بە ئابووری و کۆمەڵگە تێپەڕی بواری ئەم خوێندنەوانەی ویبە لێکدانەوەی چۆنایەتی کامەڵبوونی شارستانەتی ڕۆژاوا بوو بە گوێرەی ئەو عقلانیەتەی کە ڕۆژ بە ڕۆژ زیادی دەکرد هەروەها هەوڵیدا پێکاتنی شارستانەتی پیشەسازی بە پێداگرتن لەسەر ئەو تایبەتمەندیانە ڕوون بکاتەوە کە لە شێوەکانی پێشووتری کۆمەلگای جیا دەکاتەوە لە ڕوانگەی ویبەردا جیهان بۆ یەکەم جار شایەنی یاشایەتی پێکهاتنی سیستەمێکی کۆمەڵایەتی بۆ دانراوە کە لە بواری ئابووریدا بەهۆی ئامرازی سرمایهداری هاتۆتەکایە و لە بەستێنی ئەندێشەدا بەهۆی زانستەوە هاتووەتە دی و لە جیهانی سیاسەتیشدا لە دەستێوەردانی دیموکراسیەوە پێکاتوە ویبەر لە ماوەی شەڕی جیهانی یەکەمدا دەستی لە لێکۆڵینەوە هەڵگرت و لە نەخۆشخانەکانی سوپادا خزمەتی کرد و ئەم ئەزمونە کەرەسەیەکی زۆری بۆ فۆرمەلەکردنی بنەماکانی سیستەمە بیرۆکراتیەکانی خستە بەردەست سەرەڕای ئەمەش کار و چالاکی ئەو وەک ڕاوێژکار لە کۆمیسیۆنی چەکداماڵینی ئەڵمان و هەروەها کارناسی شارەزا لە کۆمیتەی نهێدی نهێنی ببورن چاکسازی لە یاسایی بنەڕەتیدا سەبارەت بە بیرۆکراسی یارمەتی قوڵبوونەوەی توێژەکانی ڤیبەری کرد ئاکامی ئەمەزمونەی کە وەک دوایین پێوەندی ئەو لەگەڵ جیهانی سیاستدا بوو ئەوە بوو کە سەرنجام مادەی چلویەک لە دەستوری کۆماری وایماردا گونجێندرا بە پێی ئەم مادەیە سەرۆک کۆمار دەبێ بە دەنگی خەڵک هەڵبژێرێ. پەسەند کردنی ئەم مادەیە پیشاندەری وەدی هاتنی بیروبۆچوونەکانی ڤیبەرە لەم پێوەندیەدا. ئەو شوێنی سەرۆک کۆمار ڕایشی نوێی هەروەک ناوکی کامڵبوونی ڕێبەری کاریزمایی دەزانی و هەستی دەکرد. هەستی دەکرد کە ئەم جۆرە ڕێبەرییە تەنیا کاتێک بەدی دێ کە یەکە یەکەی خەڵک بتوانن لە ڕێگەی هەڵبژاردنەوە سەرۆک کۆماری خۆیان دیاری بکەن. سەرکردەی هەڵبژێراوی خەڵک دەبێت لە ناودڵی هەموو سیستەمێکی سیاسی دابێت نەک دەستگایەکی وەکو پارلەمان کە دەسەڵاتەکانی لایەنی ڕاسپاردەی هەیە هەروەک دواتر کەڵک وەرگرتنی ئابڕووبەرانەی سەرۆک کۆماری هەڵبژێراوی خەڵک لە مادەی چلوهشتی دەسەڵاتە تایبەتیەکان پیشانی دا تێگەیشتنی ویبەر لە مانای ڕاستەقینەی دیموکراسی لەسەر بنەمای ئیرادەی خەڵک دەنگی گشتی بە تەواوی نادروست و خەیاڵی بوو بەهەرحاڵ لە حوزەیرانی هەزار و نۆ سەد و بیست و لە تەمەنی پەنجا و شەش ساڵیدا کۆچی دوایی کرد. کۆچی ئەو لە کاتێکدا بوو کە بەشداربوونی لە پەروەردەکردنی هاونیشتمانییەکانیدا گەلێک بەسوود بوو. لە سەردەمی کۆماری واییماردا لە هەموو کەسایەتییەکی دیکە پلەوپایە و ڕێزی فکری پتر بوو و ڕەنگە ئەمە ببوایە هۆی ئەوەی لە کاتی دەرکەوتنی یەکەم نیشانەی ترسناکی کارەساتدا کەسانی دیکە سوودیان لە بیری ڕاکانی وەربگرتایە. بە مردنی ڤیبەر بەشێک لە توێژینەوەکانی و لەوانە ئابووری و کۆمەڵگە بە ناتەواوی مانەوە هەرچەندە زۆربەی ئەم توێژینەوانە بە دوورودێژی بە ئەنجام گەیشت و بابەتی جۆراوجۆر و بەربڵاوی لە خۆی دەگرت بەم حاڵەش لە نێویاندا بابەتێکی تێدا بوو کە لە بنەڕەتدا پیشاندەری هەوڵی ڤیبەر بۆ ئامادەکردنی کۆمەڵێک پێناسە بوو کە هەم ڕێکی و گونجانی بە بەرهەمەکەی ڤیبەر دەبەخشی و هەم وەک سەرەتایەکی لەبار یارمەتی بە خوێنەری تازەکار دەدا. لەبەرئەوەی بەشێکی زۆر لەم پێناسە و بنەمایانە پشت بەستوو بەو توێژینەوانە بوون کە ڤیبەر بۆ خۆی تاقی کردبوونەوە. بۆیە ئەوە شتێکی بەڵگەنەویستە کە ڕاستیان سەڵمیاندراوە و دەتوانین ئەوانە وەک فۆرمەلە سەتاییەکانی زانستی گشتی هەڵسوکەوتی کۆمەڵایەتی وەربگرین بۆ وێنە یەکێک لەم فۆرمەلانەی تێڕوانینی ئەو سەبارەت بە کۆمەڵناسی بووە کە لە گۆڤاری لۆگۆس بەرگی چوارەم 1970 لە چاپدراوە و و نوسخەی کامڵتری ئەم وتارەیە کە لاپەڕەکانی دوایی ئەم کتێبە پێکدێنێ ویبەر ئەم نموونەیەی ماوەیەکی کورتی پێش مردنی خۆی نووسیوە و دوای مردنی وەک یەکەمین بەشی ئابووری و کۆمەڵگە بڵاو کرایەوە ئەم بنەما شێواز ناسیانە بە پێناسەکردنی ویبەر لە کۆمەڵناسی دەست پێ دەکا ویبەر کۆمەڵناسی وەک زانستێک پێناسە دەکا کە ئامانجەکەی تێگەیشتنی تێگەیشتنی لێکدانەوەی هەڵسوکەوتی کۆمەڵایەتیە تا لەم ڕێگە و و هۆ و ڕەوت و بەرهۆیەکان دەربخە واتە تا لەم ڕێگەیەوە هۆ و ڕەوت و بەرهۆیەکان دەربخە پاشماوەی توێژینەوەکەی زۆرتر بۆ باس و ڕوونکردنەوەی مانای چەمکەکانی وەک هەڵسوکەوتی کۆمەڵایەتی دەگەڕێتەوە تێگەیشتن و شرۆڤەکردنی هۆکارانە و بەوردی ئامرازەکانی دەخاتە بەرباس کە دەبێ بۆ مەبەستە شیکاریەکان بەکار بهێنرێن ئێمە لەم وتارەدا تەنیا دەتوانین خاڵە زەق و بەرچاوەکانی سیستەمسازی ڤیبەر بخینە ڕوو ئەو خوێنەرانەی کە خوازیاری لێکدانەوەی تەواوتر و هەمەلایەن دەتوانن بۆ لێکۆڵینەوە پڕبەهاکانی ئەم نووسەرانە بگەڕێنەوە یەکەم کۆمەڵناسی سیستماتیک لە ئەڵمان بەرهەمی تیۆدۆر ئەبێل دووەم ماکس ڤیبەر سیمایەکی ڕووناکبیرانە نووسراوەی ڕاینهارت بەندیکس سێهەمیان هەڵبژاردەی وتارەکانی ماکس ویبەر سەبارەت بە کۆمەڵناسی ئامادەکردنی ئێچگەرس و سیڕایت میلز چوارەم ماکس ویبەر تیۆری ڕێکخراوی کۆمەڵایەتی و ئابووری ئامادەکردنی ئەی ئەم هەندرسن و تاڵکۆت پارسۆنز لە ڕوانگەی ویبەرەوە مرۆڤ ئەو کاتە دەبێتە خاوەنی چۆنایەتی کۆمەڵایەتی کە بە ئاشکرای ئامانج و مەبەستێکی لە خۆ گرتبێت ئەمە بەو واتایەیە کە دەبێ بکەرە تاکەکان مانایەک بدەنا و کارانەی ئەنجامی دەدەن و ئاڕاستەی ڕفتارەکانیان بەرەو ڕفتاری هاوشێوەی ئەوانی دیکە بگۆڕن هەڵسوکەوتی دەروونبینانەی ڕووت وەک تێفکرین و قووڵبوونەوە یان هەڵسوکەوتێک کە مەیلی بەرەو لای شتومەک و بارودۆخە مادییەکانە، بە تەواوی دەکەونە خانەی هەڵسوکەوتە ناکۆمەڵایەتییەکان بەشی یەکەم. ب. ڤیبەر بۆ شیکردنەوەی هەڵسوکەوتی کۆمەڵایەتی دەست دەداتە ئەفراندن و دروستکردنی هێندێک نموونە لە هەڵسوکەوتی جۆری نموونەیی، تاوەکو دواتر ئەوانە لەگەڵ جۆرە ڕاستەقینەکانی هەڵسوکەوت بەراورد بکە کە لە کاتی لێکۆڵینەوەکانیدا بەرچاوی کەوتوون بەم جۆرە لەگەڵ چەمکی تایپی ئایدیال ڤیبەر ئاشنا دەبین کە بە باوەڕی ئەو دەبێ هەموو پێناسە و فۆرمەلە چەمکیەکانی کۆمەڵناسی لەسەر ئەو بنەمایە ئەوە باس بکرێن بەشی یەکەم ئەلیف دوو جۆری نموونەیی بەهۆی پێداگرتنی یەکلایەنە و تۆخ کردنەوەی یەک یان چەند لایەن لە ڕووداوێکی دیاریکراو ساز دەبێ پێکهاتەیەکی زەینی یەکسان دەخاتە بەر دەست ئابیڵ ویبەر سوورە لەسەر ڕوونکردنەوەی ئەم بابەتە کە جۆری نموونەیی لەم چەشنە دەبێ لانیکەم لە چوارچێوەی ئەگەردا بوونی هەبێ و ئەوە نەبێت وەکوو شتێکی گونجاو بزانرێت بە دەربڕینێکی دیکە دەبێ لانیکەم نوێچوونێکی ئەزمموی نێزیک وە دۆزیر وە دۆزرێ بەم شێوەیە دەتوانرێت ئاسکردن و فراندنی زۆری نمونەیی وە گریمانەیەکی ڕچەشکێن سیر بکرێ کە کاتێک بەها ڕیالیستیەکەی لە ڕێگەی بینینەوە سەلمێندرا لەوانەیە وەکەر گریمانەیەکی دیکە بەهایەکی شیکاری ڕەهای بەهایەکی شیکاری وەهای نەبێ سەرڕای ئەمە جۆری ئایدیال لایەنی وەسفکردنی هەیە و نابێ بە شێوەی نەگونجاو بۆ باسکردنی ئەو دەرەنجامانەی کە دەخرێتە بەردەستمان کەڵکی لێ وەربگرین و هەروەها جۆری ئایدیال هەرگیز دەربارەی ئەو کردەوەیەی کە دەبێ ئەنجام بدرێ ڕێنماییمان ناکات. کەوابوو جۆری ئایدیال سەرەتا ئامرازی پۆلێنکردنە و دەکرێت بۆ ڕێخستنی سیستماتیانەی ئەو چەمکە جۆرا و جۆرانە بەکاربهێنرێ کە تێکڕای ئەو بەڵگە چەندێتی و چۆنیانەی کە دەکەونە قاڵبی وەسفەکانیەوە دەخرێتە ناویە گروپەوە بەم جۆرە دەکرێت جۆری ئایدیالی بیرۆکراسیی ڤیودالیی، دیموکراسی و پەرلەمانی و سەرمایەداریی بنیات بنرێت و پاشان ئەو دەرەنجامانەی کە بەروبووی بینینن بە پێی نزیکبوونیان لەم جۆرانە پۆلێن بکرێن. لە ڕوانگەی ڤیبەرەوە گرنگترین شێوەی هەڵسوکەوتی کۆمەڵایەتی هەر ئەو هەڵسوکەوتە دوولایەنە کۆمەڵایەتیەیە کە پەیوەندی کۆمەڵایەتی پێ دەگوترێ. و بە بڕوای ئەو، توێژینەوەکەی ناوەڕۆکی سەرەکی کۆمەڵناسییە. پەیوەندی کۆمەڵایەتی لەو شوێنە هەیە کە تاکەکانی هەڵسوکەوتیان بە هەڵسوکەوتی چاوەڕوانکراوی ئەوانی دیکە پشتەستوورە. هێندێک لە جۆرەکانی پەیوەندی کۆمەڵایەتی کە ڤیبەر لە لاپەڕەکانی دواییدا دەیانخاتە بەرباس بریتین لە خەبات کۆمەڵایەتی بوون و کۆمەڵگەیی بوون و گروپە پیشەییەکان و بەشەکانی هەشت و نۆ و دە ڤیبەر خەباتی بە جۆرێکی پێوەندی کۆمەڵایەتی دەزانێ کە تێیدا تاک بە شێوەیە هەڵسوکەوت دەکا تا ئیرادە و ویستی خۆی بەسەریاندا بسەپێنێت سەرڕای خۆڕاگری کەسانی دیکە کۆمەڵایەتی بوون بریتە لە پێوەندیەکی کۆمەڵایەتی کە لەسەر هەستی زەینی سۆزداری یا نەریتی هاوپەیوەندی و وابەستەی فکری لەگەڵ کەسانی دیکە جێگیر دەبێت کۆمەڵگایی بوون پەیوەندیەکی کۆمەڵایەتیە کە لەسەر بنەمای هاوسەنگبوونی عەقڵانی یان یەکبوونی بەرژەوەندیەکان پێک دێت گروپی پیشەییش بۆ خۆی پەیوەندیەکی کۆمەڵایەتی پێک دێنێ کە تێیدا دەسەڵات بەهۆی چالاکیەکانی ڕێبەر و فەرمانبەرە ئیداریەکان پتەوتر دەبێت و ئەم سێ جۆرەی پەیوەندیە کۆمەڵایەتیەکان لەوانەیە کراوە یان داخراو بن و ئەمەش بۆ وەدەگەڕێتەوە کە باشداربوونی مرۆڤ تێیاندا یان لەبەر ڕێککەوتنی دڵخوازانەیەتی یاخود کەسانی دیکە دەیسەپێنن بێگومان چەمکی تێگەیشتن لە ناو پێناسەکانی ڤیبەردا بە دەستەواژەیەکی ئاڵۆستر دەژمێرێت وەرگێڕانی ئەم چەمکە بە زمانی ئینگلیزی دژوارە چونکە لەم زمانەدا وەک چەمکێکی زۆر بەربڵاوتر لەوەی کە ناوبراو پیقایلە بەکاردەهێنرێت. بە بڕوای ویبەر ڕەوتی هەڵسوکەوت جیاواز لەوەی کە تاک یان بکەرە تاکەکان مانای هەڵسوکەوتی خۆیان تێبگەن یان نا هەڵگری ماناو مەبەستێکە هەروەها کەسێک کە ڕەوتی هەڵسوکەوتێک دەبینێ هەموو کات ماناکەی تێناگە تایبەتمەندی سەرەکی هەڵسوکەوتی مانادار بە تەواوەتی ئەمەیە کە مەبەستێکی لە پشتەوە بێ ئاشکرایە کە هەندێک کار بە مبەستێکی ڕوونتر لە کارەکانی دیکە بەڕێوە دەچن و دەتوانرێ بەو ئامرازە بە ڕوونی لەیەک جیا بکرێنەوە و بناسرێنەوە کە بۆ گەیشتن بە مەبەستەکان بەکاردەهێنرێن لەم ڕۆوە کارێکی دژکردەوانە بێمانایە لەبەرئەوە لەوانەیە ئاڕاستەی کردەوەیەک کە پێشتر لەبەرچاو نەگیرابێ و ئامرازێک کە بۆ بەدیهاتنەکەی کەڵکی لێ وەرگیراوە بە مەبەستێکی لە پێشینەوە هەڵنەبژێرابێت. ڤیبەر وەک هەمیشە جەختی لەسەرەوە دەکرد کە لە نێوان هەڵسوکەوتی مانادار و هەڵسوکەوتێک کە هیچ مەبەستێکی لە پشت نییە هیچ چەشنە جیاوازیەکی بنەڕەتی بوونی نییە لە ڕوانگەی ڤیبەرەوە گرنگی تێگەیشتن لە ناوەڕۆکە تەواو تەکنیکیەکەیدایە، چونکە سەرەداوێک بۆ بینین و لێکدانەوەی تیۆرێکی بارودۆخە زەینیەکانی کەسانێکی دیکە دەداتە دەست.